بۆ دەری کەین چونکە ئیشی خراپ ناکا بۆیە دەری کەین حتی سبحان اللە مورخین باسی چیرۆکی ئەکەن زۆر سەیرە ئەڵێن جارێک پیاوێک هەبوو ناوی لیعازەر بووە لەم قەومی لوطا پیاوێک بەردێکی پیان کێشاوە و دەموچاوی زامار کردووە بردوێتی بۆ لای قازی لە ناو قەومەکەی لوطا وتێتی جەنابی قازی ئەم پیاوە بەردێکی پیا کێشاوم و دەموچاومی زامار کردووە حەقی منی لێ بسێنە. کابراش ئەڵێ بەڵکو جەنابی قازی من داوای حەقی خۆم ئەکەم. چونکە عەزێتی داوم دا چەمیوم و بەردێکم هەڵگرتووە پیام کێشاوە حەقی ئەو عەزێتەمەوێ. قازێکەش ئەڵێ ڕاستەکە حەقی عەزێتەکەی دەرو. ئەڵێ ئەی تۆ قازیت ئەڵێ بەڵێ. ئەی چۆ ناوە قەزاوەتەکەی ئەڵێ هەر ئەوەیە. ئەویش بەردێ هەڵەگرێ ئەی کێشێ بە ناوچاوی قازێکەیە ئەڵێ دەی تۆش حەقەکەی من بدە. مادام وای لێهات دادگەری و مەحکەمە ئاوای لێهات ئەدەی تۆ حەقەکەی من بدە هەر بۆیە ئەوەندە فیتڕەتیان بۆیە سێرتان لێ نێیە سێرتان لێ نێ تەماشا ئەکەی ئەڵێن ئینهم ئوناس و یەتەتەهەڕون ئەم ئەم خەڵکانن ئەڵێن پاکەکان دەرکە بەردێک بدەی لە کەسی ئەبێ حەقیەوە بدەی کە عەزیەتت کێشاوە بەردت پیا کێشاوێ پارەشت پێ بدە ئەمە ئەم جۆرە خەڵکانن